ئااه بەخوا ڕۆژێکی خۆشە کاتی ئیشکردن هاتووە بەیانیت باش بین سواز کەرە بۆر ئەگەر ئۆتیست بینی ئەگەداری بکەوە باشە چاوەڕی دەکەم کۆبنەوەکە دوای پێنج خولەشتر دەبێ دەبێ هەمووتان ئامادە بن کەس دوانەکەوێ باشە بوو ئۆتیسی نەبینیوە؟ نا ئەلین ئۆتیس ئۆی خۆت بێزار مەکە دڵنیا بە ئەو ئێسە بەرەو ئێرە دێت. هەتی ئەوەت لە چۆ بۆ سێوە ها لە چۆت بۆ سێوە لەڕاستی بم دەرەوە نووسە ئەی قوربەت بەسەر واللە دەیکرد بەخوای ئەم ڕۆژەیە وەش ئەفرین توانن جێ بگرە باوکە دەزانم تۆ ڕوونکردنەوەت دەوێ دەربارەی ئەو پەڕە مریشکانە و پێمەوە نووسەوە لەگەڵ ئەو ڕۆنە ڕەشە دەزانم تۆ ئەوەت پێ خۆش دەبێت بەڵێ پێ خۆش دەبێت تۆ لە هەمان زیاتر حەزت لێ دەبێت چونکە تۆ هاوڕێی منی لە هەمووان دڵخۆشتر دەبی چونکەەوە هەمووتان دەزانن دانیشە لە جێ خۆت. ئۆ باشە زۆر سوپاس. من دەفڕم. ئۆ ببورە ببورە. خو گوناح نابێت تۆزە جێم بکەن. هەر وەکو دەموت. هەی هەی هەی خەپە ئاگادار بە دەنکە فستقە لە لاولوتتایە سیرکە. دەیکەم. باشە بابەتی یەکەم کە لەبەردەستماندایە شتومەکی گری مارکێتە وادیارە من پێویست ناکات جارێکی دیکە بڵێمەوە کە کڕینی ئەو کەلوپەلە مرۆییانە بە هەموو شێوەیەک قەدەغەیە بە تایبەتی مۆبایل تێگەیشتن؟ بابەتی دووەم، پێویست ناکات بە بیرتان بێنمەوە کە ئەم وەرزە وەرزی ڕاوی گورگانە. ئەمانە جانداری دڕندەن سەبارەت بە ئاگاداری یەکەم لە ناو مێگەل و ڕەوەکان دەرنەچن، ئاگاداری دووەم بە بەردەوامی لە ناو سیاج نێنە دەرەوە، بە هیچ شێوەیەک ئاگاداری سێیەم دانیشە. دادەنیشم. باشە، پێش هەموو شتێک نامەوێ بزانم کێ بوو تەلەفۆن لەگەڵی دەکرد؟ سمۆرە کان بوون وانییە؟ نا، نەخێر، نامەوێ، نامەوێ بزانم. بۆ ئەم لێ دەکەی؟ بۆ ئەم لێ دەکەی؟ ها؟ ئەم بەیانییە تۆ لە کوێ بووی؟ پێم بڵێ، لە کوێ بووی؟ ها؟ قسە بکە دەی! قسەی چی بکەم باوکە؟ ها؟ ئەم بەیانییە تۆ لە کوێ بووی؟ بە قورعان حەز دەکەم بەس خۆ من ناچم لە خەڵک دەم ئەوە چیە مریشکێکیان خواردوە ها باوکە. ئەو گیاندارانەی تۆ باسیان دەکەی ئەوانە سەرپەرشتیارەکەیان منم زانیت هەتا من لە ژیاندا مابم کەس ناتوانێت دەستیان لێ بدات باشە تێگەیشتی؟ ئەو کارە تۆ ئەنجامی دەدەی ئەگەریش دەتەوێ من ئامادە بکەی کە ببمە پێشەوای گەورە و تۆ واز بێنی ئەوا من نا باوکە ئەگەر من لێپرسراو بوومایە هەموو شتێک جیاواز دەبوو هەر ئاژەڵ و بە کەیف خۆی چی بویستبایە ئەوهای بکردبایە. ئۆتیس پیاوی ئازا بەرگری لە خۆی دەکات، بەڵام پیاوی ئازاتر بەرگری لەوانی تریش دەکات. حەزم لێیە فێربم بەس قەڵەمەکەم لەبیر چووە. خۆ ئەمشەو نۆرە دەگری. دەیگرم. ئۆتیس دەبێ ڕۆژێ گەورە ببی. دڵخۆش نابی ئەگەر هەموو ژیانت بە ڕابواردن ببەیە سەر زانی کوڕی خۆم؟ بەڕاست؟ دە سەیرم کە مادام. ئەرێ ئەوە چی ئەکەی تۆ؟ وەکو جاک شان پشیلە ئینجا مشکەکە تەمرین ئەکەم بەو نەرمایە دەی باسە بۆ ئەو لا خۆ بە نەنکی جاک شانیش دەچی. سڵاو ماری تۆ زۆر باشی. ئۆ باشە ئەو جارشت دەیکەینە باشە ئەری ئەوە چێەوە بەس پێم بڵێ وابزانم جوتیارەکە لەگەڵ خۆیان هێناونی بۆ ئێرە بە قوربانت بم جوتیار ئەڵێ شتێکیان بەسەر هاتۆ ئۆتیس تۆ سەیریانکە پێویستیان بە هاوڕێ هەیە ئەە ببورن بەڵام نەمتوانی سەرنج بدەم لەسەر ئۆوو ئەوە تۆسکت بوە لات ئۆۆ تۆسک پڕی بەڵێ ئۆ بەڵام من مەبەستم ئەوە نەبوو بەڵام ئەوها دیار نیە ئەو بۆ سکت مڕبعیان خڕە نازم لەو لاوسەیری کەی خڕ دیارە لەو لا پانە تۆزێک بەڵێ. ئەی خوایە دێشێ ئەو چۆکە و چۆکە و چۆکە ئای دێشێ زۆر ئای باوکە ئای. بەخێر بێ کوڕم. باوکە بیرم دەکردەوە داوای لێبوردنەکەت قبوڵ بکەم. بەڕاستی؟ بەڵێ بەڵێ قبوڵی دەکەم من من دەمێ دەمێ پێت بڵێم من حەزم لێ بخۆم کەمێک ڕابێرم باوکە جیان شایی بکەم شەوێکی جوانە ئەو کاتانەم بە بیر دێتەوە کە لەگەڵ خوشکت لێرە دانیشتبووم. من خوشکم نییە. ئۆو ئەوە تۆ بووی کوڕی خۆم. سوپاس باوکە. باشە هەموو شتێک سەلامەتە؟ ئارامە کوڕی خۆم. باشە چونکە دەمویست شتێکت پێ بڵێم هاوڕێکانم ئەمشەو دەچنە تەوێلەی گیانداران ئەویش هەرگیز لای من گرنگ نیە ویستیان وەکو ئەندامێکی تیپی مۆسیقا بمبەم ڕەتم کردەوە وتیان ئۆتیس بەڵام وێم وتن نا نایەم کێ نۆرە بگرێ لە جیاتی مەبەستم ئەوەیە نۆرەی من هی خۆمە و نۆرەی تۆش هی خۆتە من نامەوێ ئەوها بم بەڵێ چی دەڵێی بەم قسانە باوکە ها ڕاتیە؟ ئۆتیس قەت نەمدەزانی کە زۆر زیادەڕۆیی دەکەم. گومانی تیا نییە چونکە بیرم نەدەکردەوە کە دەبمە لێپرسراوی هیچ شتێک بەڵام ڕۆژێک لە ڕۆژان ئەمانامەی گۆڕان. ئەو ڕۆژە بوو کە تۆ هاتی یەکسەر چوومە ئەوێ بۆ ئەوەی سەیری بێچووی مانگا بکەم بەڵام دیتم دەلەرزی ئەمانە وەکو خەیاڵ وایە دەگێڕمەوە ئەو شەوە تۆم بردە ماڵەوە نازانم ئەگەر ئەوە ڕاست بێ بەڵام سەیری ئاسمانم کرد خەریکە سوێند بخۆم کە بینیم ئەستێرەکان سەمایان دەکرد لەو ساتەدا زانیم کە ئەوە شوێنی منەو دەبێ ئاگاداری کارەکان بم کوڕی خۆم هەست دەکەم تۆ کارێکی باشت کرد بۆ من. زۆرم خۆش دەوێی. هەر دەتەوێ بڕۆی؟ بەڵێ بەڵێ دەمەوێ بڕۆم بەڵام ئەوە مانای ئەوە نیە کەوانە بێ مانان لە لای من باوکە. کەس نەیوتوە بێ مانان. من وا دەڵێم زۆر جار لەوەش زیاتر. کوڕی خۆم بڕۆ بۆخۆت ڕابوێرە من نۆرە لە جیاتی دەگرم. تۆ باشترین باوکی. ئۆتیس، بەڵێ، باشترین پیاو بە. بەڵێ باوکە وا دەبم باشترین پیاو، پیاوی ئازا بەرگری لە خۆی دەکات، بەڵێ ئەوە مانای ئەوەیە کە پیاوی ئازا هەیە، خوات لەگەڵ باوکە گیان. خوات لەگەڵ سەیرکە. هێی کورە پێلابە لەسەر شانۆکە خۆ لە گازینۆ دانەنیشتووی ئەمە ئاهەنگێکی گەورەیە ئەو چێگەی بە کوێ دەکەنی ئەو دەڵێ دەڵێ نەسپێکی زۆر چاکە ئەوە ئەی تەمشای چی دەگەی عەلە شیش گەلێ جوانی دوو ڕۆژی تر دەدان خەنە ناو فڕنیەوە بەڵێ بۆنەکەی بەو لەو بەولادا دەڕوات و دەتان برشێنن و دەتان خۆن باشە باشە باشە ئەم شەو ڕووداوێکی گەورەیە شتێکی تایبەتیم هەیە بە شێوەیەکی گشتی داواکراوە بەڕێزیان ئەوە لە پێناوی ئێوەیە بەڕێزان ئەویش ئۆتیس و تیپی ڕۆژئاوایی. ئاهەنگ بە درێژایی شەو ئەو چوتیارە بە تەمای چییە ها دەزانی چی دەبێ پەیوەند بێ چ بکەم پەیوەندی بەو کەسە دەکەم کە دەمەوێ و کەی بمەوێ بەو شێوەیە دەیکەم چونکە من دەزانم چی دەکەم بە ڕێزلام پیدانشێ سەیری تەلەفزیۆن دەکا و باشە بە ڕێزلامپی باشە باش دڵی زەغەلە ها ئەمە پارەیەکی زۆرە ئایا باقیەکەی دەوێتەوە؟ مارە بۆ خۆت بێ. پیتزایەکی زۆرتان داوکرد پێ چێ ئاهەنگتان زۆر گەورە بێ. ئەهوو یەک شایمان هەیە لەو سەر بۆ ئەو سەر سەرچۆپی دیار نییە ئاهەنگ بۆ مرۆڤایەتی دەگێرین بەڵێ ئاهەنگ بۆ مرۆڤایەتی. ئۆم بۆ مرۆڤایەتی من زۆرم حەز لە ئاهەنگی مرۆڤایەتیە. نا نا تۆ بە کەلکی ئاهەنگ نایەی. ئۆو باشە ببورە هاوڕێ داوای لێبنەکەم خواحافیز. سلااو خانمان ببورن کە پەیوەندی پێوە نەکردن پێشاتنم مۆبایلەکەم وحدەی تیانە بوو شەشتان دەبەین هەر یەکێکی دەنگی لێوە دەرچێ ئەویش زیاد دەکەین و دەیبەین دەیکوڕینە خڕیان کەنەوە. تۆ ناتوانی ئەو کارە بکەی دڕندە. چیە دەڵێی ڕێم لێ دەگری پێم بڵێ ها ئەو هێز و توانایەت لە کوێ بوو تۆ حەز دەکەم بزانم چۆن ڕێم لێ دەگری ها. من ڕێناگرم ئەوەی دواوات بێن چۆنی بێن ویستم سلااو دێ بکەم بەڵام نەتم بینی مریشکەکە دابنێ دینگ بێگومان هەروەکو دەتەوێ سەردانێکی بچووکمان کردێ تۆ دەزانی کە ئێمە مریشکمان چەند خۆش دەوێ. بەڵام تۆ دەزانی من بکوژم بکوژی خانمان ئێمە ئێستا لێرە شەش کەسین تۆش بە تەنیای چیت وت؟ بێن لە نێوانمان نییە هەر بۆیەش خۆم هەڵدەبژێرم. ئا گوێ ڕاگرن گوێ ڕاگرن سەگ گوێ ڕایاڵن دڵسۆزن توانای بەرگریان هەیە. خۆشی دەلێسێتەوە سەرکردەیەکمان نایە خۆی بلێسێتەوە. ئەو کارەم تەرک کرد هیچ نەبوو. ئەوە جارەک یان دوو جار بە سابونی بایعی خۆم شوش لەبەر ئەوم. نە جارەگە من تۆم بینی لە ئاوی ئاودەس ئاوس دەخواردەوەی جڵکین ئاوی پیس دەخۆیەوە ئاوی پیس ئەی دەخۆیەوە. ڕووتان ڕەش بێ کەی کاری وام کردوە ها ئیی. لەگەڵ ڕێزم بۆ بەڵام وابزانم شتێکی دیاری کراو هەیە وات لێدەکات بۆ سەرکردایەتی نەشی. شتی چ؟ چیە هاوڕێیان من ئەم کارە بۆ خۆشی دەکەم نەک لەبەر ئەوەی ناچارم. ڕووت ڕەش بی ناو جەماعەت شەرمەزارت کردم ئا باشە باشە با بیکەینە دەنگدان چەند کەس دەیەوێ من ببمە سەرۆک با دەستی بڵند کات ئەی چەند کەس ڕازی نیە. گوێ بگرن گوێ بگرن ئێوە دەزانن کەوا بن هەموو کات نیازی وابوو کە ئۆتێس جێگای بگرێت بەێ وەڵای گرتی ئۆتیس بۆ رئیس وەی وەی دگدێ مانی دوور مەڕۆ با بزر نەبی ئازیزەکەم. دەی باشە ئەزانم ئەوەت پێ خۆشە بڕۆ سلااومانی ئەوە کاتێکی باش نییە چی دەکەیەوە بەسە بەسە بەسە واز بێنن واز بێنن. ئۆی خوایە گیان. سەیرکە ئۆتیس ئێرە ئەڵێی شێتخانەیە بەدرتە. نازانم بەس وامە لێ دەکات سەما بکەین دەی وەرنە ناو شایی. ئابڕۆ شەپکەدارێکم بۆ بێنە. ئەوە چیت کرد کەرە بۆر. ئەی باشە چم بکردبایە بە ڕای تۆ ها؟ لەوانەیە کوشتبێتت. دڵی لێ دەدا. ئەمە شتێکی خراپە شتێکی خراپە خراپە. ئارام بن ئارام بن ئەی هاوار قورمان بەزەر ئەی هاوار قورمان بەزەر قور ئەی. چی؟ تۆ سەرکردە باری دەی سەرکردایەتی بکە. نەخیر ئەوە بەتەواوی جیاوازە ئەوە هەو نییە ئێوە پیاوێکتان کوشتووە دەتانەوێ من سەرکردایەتیتان بکەم ئەو ئیشە ناکەم من زانیتان پیاوە قوڕبەسەرەکەتان کوشت و قسەی هیچ و پوچەکان. بەسە بەسە باشە هاوڵێیان یەڵە با بینێژین دەی با بینێژین من پێم باشە نان بخۆن ئینجا بینێژین ئەوە چیت کرد لەو ڕێگای زیاتر هیچ ڕێگای ترمان نەبوو. کورە وای لێداوە بن گوێی مۆر بۆ تەوام نەگبەتە. کتێبەکە باشە بۆ خۆی لێرە دانیشت بوو بە عقلی کتێبی دەخێندەوە لە پڕ شتێک بەسەر سەری کەوت دوایی دۆزیمەوە ئەوە گچکەیە نابێەوە لەوانەیە وا ببێت. ئەرێ ڕاناوەستی؟ ئەوە چییە؟ وەڵا من ئەتوانم ئەم سێوە بخۆم بۆ خۆم. ئەو زۆر خۆشە. باش. وابزانم باوەڕەکات باوەڕ ناکا باوەڕەکات ئۆ باوەڕ ناکات وابزانم باوەڕ دەکات پێتانەموت لێ پسراوی کارێکی قرس نییە منەوە دەتوانم بکەم خواتان لەگەڵ خێرچی سلام علیکم شۆرن باشن ئەم بیرۆگەی ئۆدیش بووانە ها بەڵێ ئێمەوەک هێڵی بەرگری دووەمین ئەگەر شتێکمان بیستیان جێمان لێ بەوە بە بانگدان و تی ساگادار دەکەمەوە منەو کارەم دەکرد ئا سەیرکە هاوڕێکەم ئا تۆ دەزان لە کاتی ڕوودانەکە زۆر بەهێز دەبی بەڵام حالی حازری دەمێنین چاودێریان دەکەین چاودێری دەکەین. ها نا ئەمە خەتای تۆ بوو نا ئەمە خەتای تۆ بوو چی ڕوویدا چی ڕوویدا باشە گەشتێکی خێرا لە بارنیار لە ئاهەنگ باشترە سەد جار ئەو سەرۆکی نوێمان پاسەوانی دەکات وێ یوانی ئۆتیس ها؟ گوێت لە مۆسیقا نیە؟ ئەو جوتیارە لە دەست دەرچوە. دەبێ پەیوەندی بە یەکێکەوە بکەم. پەیوەندی بە یەکێکەوە بکەم. ئاه دەی وەرن وەرن نە دەی هێمن هێمن دەی سەبر سەبر دەی سەبر سەبر دەی دەی وەرە وەرە وەرە ئاه ئاه. لامپی چێلێک لە دەرەوەیە. ئاه. تێل تێل ئازاری کەس نادات. مەبەستم دەرەوەی ماڵەکەمانە عەستا. وەکو تارمایی خۆی دەنواند. تازە دیتم تۆ بۆ باوەڕ ناکەی. نا نەخێر ئەمە مانگا نیە ئەمە وێنەی خۆت بوو لەناو ئاوێنە دیار بوو واتزانی مانگایە. بەڕاستی جێم بۆ ڕاگرە لامپی. من شێت نیم سەرت درێژ. من عەقلی خۆم بە سەد وەک تۆ نادەم زغلی زامتە النە ئیش نەکاسبی لە ماڵەوە دانیشتووی داستە. ئۆو تۆ ژنێکی شێتی. بۆ کێ دەڕوا نازانم بۆ کێ دەڕوا ڕۆیشت ڕۆیشت. من کێرم بەر لە بەر. کورە پەنجەیەک کەنە ناو چاوم بزانم ئەمە خەونە یان ڕاستیە چونکە وتێس لە گەشتێک لەگەڵمان بەشدارە وانە ئەیە وەر زۆر خۆشە ئەمە هەوەسێکی بەڵێ وایە بەڵێ کەلپەلەکان دەناوە باک بەڵێ ناومە تۆبە جارێکی رواناکەم جارێکی رواناکەم ئێ چێڵەکان باشن چێڵەکان باشن ئێ نا نا باشن. چی بوو کوڕی خۆم؟ ئێمە بەسەریدا زاڵ بووین بەڵێ ئێمە باشترین مانگاین. جیانێکی نوێ ئێستا ئێمە بەکارەکان هەڵدەستین وایە نا لەیدەنەوە زۆر خۆشە. کامیرە کار کار دەکات؟ کامیرەشی پێیە کامیرە کامیرە کامیرە هیچ نییە هیچ نییە ئەو یەک سیارە ئێستا ڕێگەکەی لێ بزر دەکەین هەلیکۆپتەریش تازار دەمرێن هەواڵەکە ڕاگەن کەوا سیارەش دزراوە دەڕات بەڕێکاتە زۆر خێرا کاتێک سێریەوە دەکەی دەزانی کە خەڵک شێت بووە خواردنی سیر بەکاردێنن بۆ قەڵەوی سەیرە هم ئەوە سیارەکەمانە ئەمە سیارەکەی منە مانگایەک لە ناو سیارەکەمە دەزانی ئەلو من نورا بێدیم ئوتمبیلەکەم لەسەر شاشەی تەلەڤزیۆنە وابزان مانگایەکی تێدایە مانگایەکم بینی لە دەرەوەی پەنجەرە وابزانام ئەو دووشتە پەیوەندی بە یەکەوە هەیە وەڵای هەر تەلەفۆن دەکەمەوە. ئەوە شێتایەتیە. ئای دەمانگرن و دەمانکوژن. ئێستا بسوڕێەوە بێرە. کچە قسە خێر بکە. تەنیا گاڵتەم لەگەڵ کردی. هەر تۆ مابووی پێم ڕابێری وانە؟ ئەوە زۆر جوانەوانە؟ من جوانم؟ شەوەکە کورا ئۆ وام زای لەگە منتە ئۆ باوکم هەموو زاربیری لە ئەستێرەکان دەکردەوە چۆن بوو باوکت؟ وەڵا قاوایی بوو لە ژیان گەورەتر بوو پێکەنینایی بوو مەبەستم زۆر نا منی دۆزیەوە و بردمیەوە ماڵ دەزانی چی پێش ئێستا بیرم لەمە نەکردبووە بەڵام هەرچی کردبووی لە پێناوی من بوو ئەوە تاکە شتە کە دەیزانم دواجار کە قسەمان کرد بە یەکەوە پێی وتم لەو شەوەی کە منی دۆزیەوە سەیری ئاسمانی کردو گوتی ئەستێرەکان سەمایان دەکرد بەڕاستی بیری دەکەم ئەی دەربارەی تۆ پێت نەوتم من دەمێ هەندێک لە ژیان بزانم ئەو وابزانم زۆر زیادە ڕۆیم کرد ببوورە شەکرێ بشتێنە باشە نازام لە کوێ دەست پێ بکەم ها شم کردبوو ژیانێکی خۆشمان هەبوو وا دیار بوو هەتا هەتایە بەردەوام بێ ڕۆژێک گەردەلوولێک هەڵی کرد من و بیسی هاوڕێم شوێنێکمان دۆزیەوە لە بەرزاییەک بەڵام کە گەڕاین لۆ ماڵ کەسی لێ نەبوو هەموو ڕۆیشت بوون دەزانی بیر لە چی دەکەمەوە؟ هەندێ شتی باش لە نێوانمان ڕوو دەدات. دەتەوێ ببیێ ڕامبۆ لە منای مانگە. ئەو تۆ کوڕی بێنی ئۆتیست ناوەوانە کەواتە باوکت جێهێشت چی تا لێپرسراوێتی هەڵگری وانیە هەهەهەهە پێت وایە دەتوانی جێگەی ئەو بگری هیهیهیهی ئۆتیس ئۆتیس تۆ لە کوێ بووی ئەی لە ئاهەنگی باڵنیات ڕانەدەبوارد کارەکە جیاواز دەبوو ئەگەر لەگەڵ بێن بوای وانیە باشە. بزانە، لەمەو دوا کارەکان بەم شێوەیە بەڕێوە دەڕوات کە ئێمە دەبینی سەیری ئەو لا دەکەی، هەندێ لە ئاژەڵەکان لێرە و لەوێ بزر دەبن، دەبینی ئەو کارێکی سروشتییە، ئەوەش نهێنییەکی بەینی خۆمانە. کوڕی بێن، ئەگەر بتەوێ هەندێ ئازایەتی بنوێنی، ئەوا هەر ئاژەڵێک ببینین ئەوە سەری بەر دەدەین، زانیت، تێگەیشتی؟ ئێمە ئاژەڵەکان دەپارێزین. سبەی شەو هەر لێرە دەتبینمەوە تێگەیشتی هەهە کوڕی بیان بەیانی دەتبینمەوە خوات لەگەڵ هەهەهە خوات لەگەڵ هەهەهەهەهەهەهە. سڵاو باوکە لە دەوروبەر کارم دەکرد بەڕاستی باوکێکی بەرز بووی نازانم بیر لە چی دەکەمەوە لە ساتێک داوام دەزانی دەتوانم جێگەت بگرمەوە باوکە بەڵام ئەو گورگانە مەبەستم تۆ لە ناو گورگەکان ڕادەوەستای بە بێ ئەوەی لیان بترسی بەڵام من من وەک تۆ نیم باوکە زۆرم حەز دەکرد بەڕاستی مەبەستم نەبوو تۆ بڕۆی ئێمە هاوڕێین ئۆتیس بەڵێ مەڕۆ تخوا لێرە نەخێر هەموو شتێ تەواو بوو من دەڕۆم ئەوە شتێکی خۆش نییە ڕۆژی خۆتان تەواو بکەن. ئۆتیس چی بڵێ جێبەجێی دەکەین. نامەوێ جێبەجێی بکەین نامەوێ جۆم بۆ ڕاگرن هەرگیز باشە. گوێتان بگرن گوێتان بەردەن. ئێ باشە کاکە ئەم مشەوەشیە لە چیە ئێ چی تەوێ بۆ تێکەی نەرەوەندە نیە باشە جارێ فستقەکەت دەرکە. ئێ باشە ئەم دەرێکم دەرچوە نیە. بوو تۆ لێپسراوی سەگەکان کۆبکەوە تۆ لەمن باشتر دەتوانی پاسەوانی بکەی. بێگومان چۆنت بوێ وایە. من ژیانی تایبەتی خۆم هەیە چیتر سەر بە ئێوە نیم. بۆچی؟ چی بووە ئۆتیس؟ بێدەنگ مەبە قسە بکە. ئاه سەیرکە کارەکە ئاڵۆزە. ئەگەر ئازارت هەیە پێم بڵێ با یارمەتیت دەم حەزم لە یارمەتیە. دەتەوێ بزانی چی ڕوویدا؟ شەوی ڕابردوو نەمدەویست گورگەکان جێبێڵم نەمتوانی هیچ بکەم ئەفشەیش دەگەڕێنەوە. ناتوانم پارێزگاری لە کەس بکەم، هەموو ئەو کەسانەی متمانەیان بە من هەیە، ناتوانم پارێزگارییان لێ بکەم. ناتوانم. ناتوانم. ئاه. ئۆتیس، باشترین سەرکردە ئازاترین کەس نییە، بەڵکو باشترین سەرکردەوەیە گرنگی بدە. ئەوە بیرۆکەیە چ جوانە دیزی. بەڕاستی بیرکردنەوە چ جوانە. شتێکت پێ بڵێم؟ بەڕاستی بیری بی سییەکەم دەزانی؟ باشە ئەگەر دەبێ وا بکەی من تێدەگەم بەڵام دەمەوێ شتێک بزانی ئەگەر دێشمان بێڵی من هەر متمانەت پێ دەکەم هێ من بێ هێ من بێ بزانم چی ڕووی داوە ڕاوەستێ بردیان بردیان ئەوە تیز وەرە بردیان لە چی؟ ها؟ ها دەی چی بووە؟ ئۆتیس گورگەکان بوون چی؟ پاش ئەم کارە ڕوویدا ئانا و ئیتایان بردووە لەگەڵ چارپێنجێکی تر ئێتا ئێستاش بە بەیانیان ئەم شتە ڕووی نەداوە ئەوانە فێڵیان کرد وتیان شەو دێین فێڵ بازینە چی؟ هیچ نییە ئۆتیس مانشیان بردووە ها؟ ئەو گورگانە ئازان چی؟ دەڵێم گورگەکان ئازان دەپرسم دەبێ پیاوی ئازاتر چی بکات ها ئۆتیس؟ کارەکان ڕێک دەخات سەربەرز بە من دەڕۆم. شەوەدا بەشداریمان لەگەڵدا بکەن خانمان سوپاس بۆ ئارامیتان ئێمە حەز دەکەین بە شەو خواردن بخۆن. ئاه ئامادەی کە بووم تا ئەو ئامادە دەبێ منیش ئارەزووی خواردنم دەکرێتەوە دەزانی چونکە من کەم و کورتم ئاه ئەو بێ چۆدانە دینگ. ئۆتیس. دەڵێی لەناکاو هەندێ ئازایەتیمان پەیدا کرد وانیە؟ باشە یەکەم شت دەیکەم ئەم بریشکە لێ دەستێنم پاشان کاتێک خۆت لەسەر زەوی ڕاست دەکەیتەوە مریشکانی تێک دەبم و دەڕۆم هەرەوەندەیە بەڵێ باشە چۆن پێش دیادەکەی وا بکەی ها؟ بێکوژن وات دەزانی دەتوانی بۆ ناوچەی من بێی؟ ئێستا بۆ لێرە پاڵ ناکەوی و سەیر ناکەی کاتێک من هاوڕێکانت دەخۆم هەی پاڵەوان ها؟ سەیر کە بزانە چی دەکەم. ئەوە چییە؟ ئاه پیاوی ئازا پارێزگاری لە خۆی دەکات بەڵام پیاوی ئازاتر پارێزگاری لە هەمووان دەکا لەوانەیە ئەو شتەی تۆ دەیڵێ زۆر خۆش بێ. بۆنی ترس دەکە. پێتان و دوان دەتوانن بۆن بکەن. شتێک پێم دەڵێ لەوانەیە بتەوێ دوو هەنگاو بەرەو دواوە بگەڕێیتەوە. من کوڕی بێنم. جارێکتر نەیتە ئێرە ئەوە ئەنتەرسەی کن. ئای لەو شەوە خۆشە! گورگەکانمان بەزان، لە کاتی گەڕانەوەمان بۆ بارنێرد، ئەندامێکی نوێمان زیاد دەبێت، ئۆتیس ئەزانی تۆ مازانی؟ ها؟ ئۆ، کۆرپەی دەبێت دیزی، ئۆتیس. دیزی؟ چی ڕوویدا، ئۆتیس؟ بەجێی دەهێڵیت یاخود دەگەڕێیتەوە بۆ لای، ها؟ دەگەڕێیتەوە؟ بەڵیێ، دەبێت بگەڕێمەوە، دەبێت بگەڕێمەوە هاوڕێیان. ناتوانین بە پێ لە کاتی گونجاو بگەڕێینەوە، بێگومان ئەو سەلامەت دەبێت. ئۆتیس دڵم زۆر لات بوو بۆ دڵت لام بوو گورگ زۆر ترسنۆکن نازانی من لێرەم لە پێناوی تۆ کورە منیش لێرەم لە پێناوی تۆ زۆر جوانە ناوی چییە وا؟ بیرم کردوتەوە ناوی لێ دەنێم بێن ناوێکی خۆشە چۆنی بێن؟ چاوەکانی گەلێک جوانن بە چاوی دایک دەچێ بڕۆ بڕۆ بۆ لای دایکت دەی تا من لە ژیاندا مابم پیاو نیە سەیری ناو چاوتان بکا باشە من لەگەڵتانم. من نورا بێدیم بەم کرێمە لە هەموو ژنانی گەڕەک جوانتر دەبم وابزانم پرچم ئێستە جوانە ئەی ئەی خوایە ئەی پرچم بۆ دەجولێتەوە